لە مزگەوت نەچوونە دەرەوە مەشروعیەتی ئەم عیبادەتە زیاتر لە ڕەمەزانە سنەتە کەواتە لە کاتی تریشا هەمانە لە غیری ڕەمەزانیشە بێ ئەتوانی لە غیری ڕەمەزانیشە اعتیکاف کەی لە مزگەوت بمێنیتەوە لە مزگەوت بەڵام لە ڕەمەزانە سنەتەکەی گەورەیە سوننەتێکی گەورەیە ئەبو هورەیرە ڕزای خوای لەبێ بۆمان بازەکە فەرمێ پێغەمەری خوا عليهەی سەلات وەسەلام لە هەموو ڕەمەزانێکا دەڕۆژ ئەمایەوە لە مزگەوت ئەو ساڵی کە وەفاتی کرد بیست ڕۆژ مایەوە ئەو ساڵی کە وەفاتی کرد بیست ڕۆژ لە ڕەمەزانی ئەو ساڵەیە مایەوە لە مزگەوت باشترین کاتی ئەتیکاف ئەوەیە لە ئاخری ڕەمەزانا بێ کەواتە لە ئەوەڵی شابێ لە ناوەڕاستی شابێ لە ئاخری شابێ هەرەوەندە نییە یعنی کە بڵین کە دەی ئەخیر هات یاعتیکاف کە ناتیکاف پەیوەستە بەو دەی ئەخیرەوە نە ئەوە باشترین کاتێتی بەڵام توانی لە دەی ئەوەڵی شابی توانی لە دەی ناوەڕاستی شابی دایکمان عیشە بۆمان ئەگێڕێتەوە ڕزای خوای لەبێ فەرمی پێغەمەری خوا عليهەی سەلات وسلام دەی ئەخیری ڕەمەزان دەی ئەخیری ڕەمەزان ئاعتیکافێ کرد هەتا وەفاتی کرد یعنی لە ساڵەکانی ئەخیرە آخر جاری ئەوە بووەکەوە لە دەیەکانی ئەخیرە پێغەمەری خوا عليهەی سەلات وسلام ئاعتیکافێ کرد واتە ئەمایەوە لە مزگەوت هەروەها سابوت بووە کە پێغەمبەری خوا علیە سەلات وسلام ئاخر دەهەمینی شەوالیش اعتکافی کردووە ساڵێکیان لە ڕەمەزانە نەیتوانی و اعتکافکە لە شەوالە دەی ئەخیری اعتکافی کردووە واتە قەزای ئەو دەیی کردوتەوە ساڵێک لە ڕەمەزانە پێغەمەری خوا علی سەڵات وسلام نەیتوانی وەکەوە اعتکافکە بۆ مانگی شەوال کە بە دوایە هاتووە ڕەمەزان شەوال لە دەی ئەخیری شەوالە پێغەمەری خۆ ئەتیکافی کردو عليه سەڵات سلام کەواتە ئەتیکاف لە هەموو کاتێکا ئەکرێ برام لە هەموو کاتەکانی ساڵە ئەکرێ ئەگەر ئینسانێک نەزری کرد لەسەر خۆی لەسەر خۆی واجب کرد نەزر چییە ئەوش عیباەتێکی ترە نەزر بریتە لەوەی کەوا تۆ شتێک واجب نییە لەسەر خۆت واجب یەکەی لەسەر خۆت ئیتر هەر عیباەتێک بێ نوێژ بێ ڕۆژوو بێ زەکات بێ حەج بێ یاعتیکاف بێ ئەگەر تۆ لەسەر خۆتە دواجب کرد دەبێ وەفاوکەی بە نەزرەکەت واتای پێغەمەری خوا عليه سەڵات وسلام من لە کاتی جاهلیەتما لە کاتی پێش ئیسلام بوونە نەزرم کرد لەسەر خۆم کە شەوێک لە مەسجد الحرام اعتکاف بکەم پێغەمەر پێی ود عليه سەڵات وسلام فەوفی بنەذرێک وەفا بە نەزرەکەی خۆت بکە ئەڵە شەوێک اعتکافی کرد جاو نقطەی کە ئێستا پێتان بڵم هەموو جارێکە باسمان کردوێتەوە بزانە پێش ئیسلام عیبادەت هەبووە یان نە مسلمانێتی هەبووە یان نە بەڵێ کەسانێک هەبوون حونەفا بوون لەخوا ترس بوون و یەکخوا پەرست بوون ئەگەر چی زۆربەی دینی پێغەمەر ئیبراهیم نەماوەتەوە بەڵام عقیدە و تەوحید و ئیمانەکە ماوەتەوە جاو کەسی کە شیرکی تێکەڵاو کردبێ بووە بە مشتێک ئەوەی شیرکی تێکەڵاو نەکردبێ ئەوە هەر بە موحیدی ماوەتەوە حتا عیباداتیان هەبووە لەسەرەوەی کەمترین کاتی ئیعتیکاف چەنێکە ئەوە لە دوایە باس دەکەین کە لێرە ئەڵە شەوێک پاشان نقطەیەکی تر هەیە ئەتیکاف ئایا لە غیری مزگەوت دەبێ نەخێر ئەتیکاف بەس لە مزگەوت ئابێ لە ماڵ نابێ یعنی تۆ بچیتە ماڵ بڵێ من لە ماڵەوە ئەتیکاف بکەم تەنها لە مزگەوت ئابێ بۆ ژنانیش و بۆ پیاوانیش ئیتر شەوێکت داناوە شەو ڕۆژێکت داناوە دوو ڕۆژ سێ ڕۆژ دە ڕۆژ چەندێکت داناوە لە خلالی ئەوەندە دەبێت تەواوی کەی نابێت لەو بینەیە لەو نێوانەیە تۆ لەگەڵ خێزانە جوگیانی بگەڕێتەوە بۆ ماڵەوە لەگەڵ خێزان جوود ببێتەوە بۆ مزگەوت ئەگەر نا ئەتیکافەکەت ئەشتێ وەکو چۆن ڕۆژوەشتێش ئەوهاشتێ لەبەرەوەی کەوا مزگەوتیش جێگەی مانەوەی پێغەمەر بوو عليهەی سەڵات وسلام معتەکەفی پێغەمەری خوا بوو عليه سەڵات وسلام هەروەها خێزانەکانیشی ئەگەر بهاتبایە و ئەتیکاف لە ماڵا دروست بواە خێزانەکانی بە دەوری مزگەوتەوە بوون لە ژوورەکانی خۆیان نامانەوە نهاتنە ناو مزگەوت چکە پێغەمە سەر الله وسلم حجراتەکانی واتە خانوو بەرەی خێزانەکانی لە دەوروبەری مزگەوت بووە ئەویان ماڵی ئایشە بۆ ماڵی فلان بۆ ماڵی فلان بۆ بەم شێوازە ئەوان هاتوونەتە مزگەوت ئەتیکافیان کردووە خۆشتان ئەزانن ناڕەحەتێتی ئاعتیکا بۆ ژنان چەندێک ناڕەحەتە بە تایبەتی لە ناو مزگەوتێکا پیاوی تابێت بەڵام ئەوان خێمی بچووکیان بۆ خۆیان هەڵا چوونە ناو خێمەکانەوە ئەگەر لە ماڵا دروست بواە ناهات نە مزگەوت دەڵێ زۆربەی زۆری علەما لەسەر ئەوەن کەەوە ئاعتیکاف دروستە لە هەموو جۆرە مزگەوتێکە بەڵام بەڵام ئایا لە مزگەوتێکا کە خوتبەی تیا نەکرێ ئەبێ طبعا زۆربیان ئەڵێن چی لەو مزگەوتانەی کە خوتبەی تیاکرێ بۆی کابرا ناچار نەبێ بێتە دەرەوە سەگەر لە مزگەوتی خوتبەی تیا نەکرێ ناچارە بێ بۆ ڕۆژی جمعە بێتە دەرەوە چونکە لە خلالی ئەو دە ڕۆژە جمعەیەکی هەربەرەکەوێت ئەوانەی کە ئەڵێن مەرج نییە ئەڵێن و تا خۆی تاالە فەرمیێتی فیلمە ساجد ولا تباشرهن وأنتم عاكفون في المساجد مساجد بعامة هەر مزگەوتێ بێ ئەڵێ دروستە بەڵام ئەوانەی تکە باسمان کرد وتیان ئەبێت جمعی تیاب کرد ئەڵێ بۆی نێتە دەرەوە هەندێکیش ئەڵێن لە ئەهلی علم ئاگادار بن ئەمە شەیە کەواتە ئێستا لێرە بمان دەرکەوت لە هەموو مزگەوتەکان دەبێ بەڵام هەندێک لە ئەهلی عیلم بەرگوێتان دەکەوێت دەڵێن نابێ ئیعتیکاف ئیلا لە سێ مزگەوتانە بێت لە مەسجد الحرام لەگەڵ مەسجدی نەبەوی صلی الله عليه وسلم لەگەڵ مەسجدی ئەقسا لەو سیانایە بێ وەکو چۆن تۆ کاچی بۆ حاج لە مانگی حەج ئەڕۆی ئیلا مەسەلەن حەج لا لەو جێگەیە دروستە تۆ ڕۆی لە ئەچیتە مەکە تەواڤەکەی بە دەوری کەعبەیە و هەروەها چیتە مینا و مزدەلیفە و عرفات پەیوەستن بەو جێگانەوە ئەڵێ مەسلەی یاعتیکافیش ئەو هەیە لەو سێ مزگەوتە لەوە زیاتر نابێ ئەمە قولی کێ قولی حودەیفێ ڕزای خوای لەبێ لەگەڵ سعیدی کوڕی موسەیب بەڵام زۆرینەی زۆری علەما لەسەر ئەو ڕەنین وەڕێی ئەوانیش ڕاجحترێکە چونکە بە درێژایی مێژوو لە زمانی سەحابە و تابیعینەوە هەتا ئێستا مسلمانان لە مزگەوتەکان اعتکافیان کردووە پاشان ئاعتیکاف وەکو باسمان کرد لە باسەکە بۆ ژنان دەبێت دەڵێن بەڵێ بۆ ژنانیش دەبێت بەڵام بە دوو مەرج ئەڵێ لە ڕیواەتێکی تر هاتووە کە پێغەمەری خوا عليه سلااو سلام دەیەکانی ئەخیری ڕەمەزانی عتیکافیەکەت هەتا وفاتی کرد دوایش لە فەرمێت ثم معتەکەفە ئەزواجه من بعدی اعتكف أزواجه من بعدی دوایی خێزانەکانی لە دوای ئەو لە دوای وفاتی ئەو لە مزگەوت اعتیکافیانە کرد بەڵام ئاگادار بە ئەم اعتیکافی ئافرەتانە و کووتمان بە دوو مەرجە مەرجی یەکەمە بێ پیاوەکەی ئیزنی بە پیاوەکەی ئیزنی بە نابێ بە بێ ئیزنی پیاوەکەی بڕوا لەبەرەوەی دایکمان عیشە ئیزنی لە پێغەمەر وەرگت عليه سڵاسان فەرمی پێغەمەری خوا ئیزنم دەدەی هەروەها حەفسە و هەروەها زەینە بوو هەروەها ئەوانەی کەوا ئیزنیان لە پێغەمەر وەرگت عليه سڵات سلام لە خێزانەکانی بۆ یاعتیکاف بکەن بەڵام لێرە شتێکێتە پێشێ ئایا گەر ئیزنی یا بۆ نمونە ئیزنیا بچێ ئەتیکاف بکە دە ڕۆژ بە شەوەکانی شێوە تەبان ئاگادار بن ئەتیکا بە شەو بە ڕۆژ نابێ بچێتە دەرەوە لە مزگەوت ئایا بۆی هەیە بڵێ وەرە دەرەوە مەسەل بنێرێ بە شوێنە با بێتەوە بۆ ماڵەوە لەما باسی ئەم مۆزوعیان کردوواڵێن ئەگەر ئەو ئافرەتە اعتکافەکەی تەتەوع بوو یعنی نەزری نەکرد واجبی نەکرد بوو لەسەر خۆی ئەو ئەتوانێت بەڵام ئەگەر اعتیکافەکەی واجب بوو ئەڵێ ناتوانێ اعتیکافەکەی واجب بوو بە تایبەتیش ئەگەر تەتابعی یعنی لە سەرێک لە سەریەک وتبی نەزر بێ لە سرم کە من ئەو اعتیکافە بکەم دە ڕۆژ لە سەریەک ئەڵێ بۆی نیە هەتا دە ڕۆژەکە تۆ مادام ئیزنیا بۆی نییە ئەما گەر لە سەرێک لە سەرێکی نەوت گوتبی هەر دە ڕۆژ با لە سەرێکیش نەبێ ئەڵێ بۆی هەیە بڵێ وەرە دەرەوە لە دواییە تەواوی بکە نوقتەی دووهەم شەرتی دووەم بۆ ئافرەتان نابێ لە ئەتیکافەکەیە فتنە دروستکە بۆ پیاوان کە ئەمڕۆ بە تاکی دروستێکە لەوانەیە زۆر بەدا ئینسە پرسی ئەوە بکەن بڵێن باشە چۆن ئافرەتێک بێتە ناومانەوە مەسەلە تا دەڕۆژ مەسەن دەشەو بە ڕۆژەکانیەوە دەڵێن بە مەرجەوەی فیتنە دروست دەکات بەزا ئێستا فیتنە دروست دەبێیان نە ئەڵێ گەر فیتنە دروست بوو لە مانەوەیە لەگەڵ پیاوانە ئەوە مەنع ئەکرێ حتی پێغەمبەر منعی صلی الله علیه وسلم جارێک لە جاران منعی خێزانەکانی کرد لەوەی کەوا اعتکاف کرد منعی کردن خێزانەکانی هاتن دوسەیەکیان ئیتر زانی کە لەبەر غیرەتە غیرەتیان هەیە لەسەر پێغەمبەر صلی الله علیه وسلم هاتن نزیکی بنۆ فەرمی هەمووتان بۆ دەرەوە کەستا لێرە نەمێن نوقتەیەکی تر ئەوەیە ئایا ئێمە وتمان تەبعەن لە ڕەمەزان و غەیری ڕەمەزانیش هەبێ و لە ڕەمەزان بە تاکید هەموو بە ڕۆژون ڕۆژەکەی بەس لە مانگەکانی تر وەکو شەوال و غەیری شەوال ئینسان بە ڕۆژوو نابێ ئایا توانێ بڵێ اعتکافەکەم لە مزگەوت بەبێ ڕۆژوو ئەم مەسئلەیە ئەهلی علم دوو بۆچوونیان هەیە بۆچوونێکیان ئەڵێن اعتکاف بەبێ ڕۆژوو نابێ ینی هەر کەسی اعتکافی کرد دەبێت ڕۆژەکەشی بە ڕۆژوو بێ بەبێ ڕۆژوو نابێ ولا تباشروهن وانتم عاکفون فی المساجد لە ئاەتی ڕۆژوە باس کراوە و هەروەها دایکمان عیشە بۆ چووی وا بووە کە سنە دوایە و توێتی سنە دوایە بۆ کەسێک ئەتیکافکە نابێ ئەم شتانە بکە نابێ بڕاتە دەرە بڵێ چم بۆ لای نەخۆشێ سەردانی نەخۆشیەکەم نابێ بڵێ فلان کەس مرد لەگەڵ یا ڕۆم بۆ جەنازەکەی نابێ بچێ بەلای خێزانە هەروەها نابێ بڕاتە دەرە ئللا بۆ بەڵکو موستەحەبە تۆ شەو لە مزگەوت بی بە ڕۆژیش بە ڕۆژوو بی موستەحەبە ئەگینا واجب نییە ئەمە بۆچوونی ئیمامی شافعی و ئیمامی ئەحمەدە لە مەشهورترین ڕیوایەت کە لێی هاتووە هەروەها لە ئیمامی عالی و لە عەبدوڵای کوڕی مەسعود دەگێرنەوە دلیلیشیان ئەوەیە کە عمەری کوڕی خەتابان بیست کەوتی شەوێک نەزرم کردووە لە مەسجد الحرام پێغەمە ساسم فەرمی نەزرەکەت جێبەجێکە شەوێک تەوان شەو چیتیانە ڕۆژووی تیا نییە و ڕۆژەکەشی نەبووە بەس شەوەکەی بووە و هەروەها جێڕەوە لە ئیبن عباس کەوا وتوێتی ئینسانە گەراتیکافی کرد ڕۆژووی لەسەر نییە مەگەر خۆی لەسەر خۆی دابنێ و هەروە عتیکاف عیباەتێکی سربەخۆیە خۆی لە خۆی عیباەتێکی تایبەتە ڕۆژوو بە شەرت نەگیراوە تیایا. وە زاهیریش وایە وەکو ئەڵێ کە ئینسان کە اعتیکافی کرد ئەگەر شەوێکیش بیکا یا ڕۆژێکیش بیکا مەرج نییە کە بە ڕۆژوو بێ ئەوە قەولی صحیح بەڵام مستحبە نقطەیەکی تر کە زۆر مهمە ئەویش کە ئەمە بە زۆری لە ناو مزگەوتەکانە لەوانەیە بینی بێتان وەرەقەیەک هەڵواسراوە ئەڵێ کە تۆ هاتیت بڵێ نێتم هەیە اعتیکافەکەم ئەگەر سعاتێکیش بێت جاری وایە چیتە هەندێک مزگەوت نووسراوە نەوەیت الاعتکافە ئەڵێت تۆ بڵێ نێتم هەیە و اعتکاف ئەکەم یعنی ئەمێنمەوە لە مزگەوت ئەگەر چی سەعاتێکیش بێت ئایا بزانین ئەمە وایە دەڵێ کەمترین مدەی اعتکاف زۆربەی زۆری زانایان لەسەر ئەوەن کەوا حەدی نییە بۆ کەمی و بۆ زۆری ئەڵێ ئیمامی مالیک وتێتی بەڵام وتێتی کەمترینی شەو ڕۆژێکە و هەروەها لێی هاتووە کەوتێتی سێ ڕۆژە و هەروەها لێوەی هاتووە کەوا دە ڕۆژە بەڵام ئەگەر ئێمە تەماشای ئەم مەسئلەیە بکەین لە حەدیساوەی وارد بوو بێ ئەوانەی کەوا ڕۆژوو بکەن بە شەرت ڕۆژوو بکەن بە شەرت بۆ ئاعتیکافەکە و کاتە چەندێک خایەنێ بە ڕۆژەکە بە کاملی چەند سەعاتێک زیاتر وایە نەکاتە ئەوانە ئەڵێن چی ئەتیکافەکەی نابێ شەوێک بێ بێ شەو ڕۆژێک بێ بێ ڕۆژەکەشی لەگەڵ بێ کەواتە کەمترین لە شەو ڕۆژێک نابێ ئەو هەندێک لە علەماواڵێن ئەوانەی کاڵێن ڕۆژوو تایە چییە بەمەر گیراوە بەڵام ئەگەر ئێمە سەیری ڕیواەتەکەی مامی عمرکەین بۆمان دەرکەوت کە شەوێک یاعتیکافی کردو کەواتە ئەتوانی بڵین کەمترین یاعتیکاف شەوێکە بەبێ ڕۆژەکەی و هەر کەسێکیش بڵێ لەوە کەمتر ئەبێ با بەڵگە بێنێ بڵێ بەڵگەمان هەیە لە حەدیز کەوا لە شەوێک کەمتر ئەبێ نوقتەیەکی تر زۆر موهیمە کەی بڕوات بۆ ئیعتیکاف کەی بڕواتە ناو شوێنی مانەوەکەی لە مزگەوتە ئەو کەسانی کەوا لە ڕەمەزان ئاڕۆن دوو بۆ چونمان هەیە لە لای علەمایان ئەفەرمونون لە ڕۆژی بیستویەک ینی ئسە مەسەن بڵین بڵین ئەمڕۆ بڵین ئەمڕۆ ڕۆژی چەنە ڕۆژی بیستە با بڵین کە ئەمڕۆ ڕۆژی بیستە، ئەمە ڕۆژەکەی ئەڕوات، پێش ئەوەی خۆر ئاوا بێ بە چەند دەقیقەیەک ئەبێ کابرا بڕواتە مزگەوت نێتی ئەتیکافی لەو کاتەیە هەبێ هەتا ئاخری ڕەمەزان واتە ئەو دە ڕۆژە بە خۆیان و بە شەوەکانیانەوە دەڵێ پێشەوەی خۆر خۆری ڕۆژی یانەوە ڕۆژی بیست و چویتە ناو ڕۆژی بیستەوە بۆ خۆر ئاوابوون ئەبێتە شەوی بیست و یەک تەبەن شەو لە پێشەوەیە شەو ڕۆژ ئەمڕۆ ئێستا چەنی ڕەمەزانە ئێمە لە چەنی ڕەمەزانە نێستا ئەمڕۆ لە نۆزدانین سبینێ کاتە بیست سبینێ کاتێ خۆر ئاوا بێ ئەکاتە چەند دوایی ئەکاتە بیست یەک لە شەوی بیست یەک تۆ لە شەوەکەی ئەڕۆی زۆربەی علەماڵێن لە بیدایەتی شەوەکەی ئەڕۆی هەندێکیش لە ئەهلی عیلم فەرموون نە لە شەوەکەی نا بۆ بەیانی بیست و یەک بۆ بەیانەکەی ڕێی ڕۆژەکەی نەک شەوەکەی بۆ بەیانەکەی ئەنی لە فەجری ئەو ڕۆژە ئیتر ئەچیتە ناو شوێنی ئەتیکافەکەت هەتا کەی جا هەتاکەی لێرە بە گوێرەی ئەو خلافە هەتاکەیەکەش خلافی تا دروست دەبێ ئەوانەی کاڵێن لە بیدایەتەکەی ئەڕۆی لە پێش شەو خۆر ئاوا بێ دەڵێن لە شەوی جەژنیتە دەرەوە ئەوانی تر کە ئەڵێن لە ڕۆژەکەی دەست پێەکەی ئەڵێ لە فەجری یومی عیدێتە دەرەوە یعنی بێ شەوەکەی جەژنیشە لە مزگەوت بی ئەوەش بە نیسبەت کاتەکەیەتی ئەو شتانی کەەوە اعتیکاف بەتاڵەکاتەوە هاتنە دەرەوە بە بێ عزر هیچ مەسلەیەک نێت هاتیتە دەرەوە ترەوە اعتیکافەکەت بەتاڵ بەوە بەبێ هیچ حاجەیەک بەبێ هیچ پێویستیەک بیتە دەرەوە اعتیکافەکەت بەتاڵە بێتەوە دەڵێ فلا یخرج من المسجد الا لما لا بد منه حسا وشرعا نابێ بێتە دەرەوە ئللا بۆ شتێکی پێویستی وەکو خواردن خواردنەوە یاخود لەلایەنی شەرعەوە تۆ مجبور ببێتە دەرەوە وەکو خۆشردن و دەستنوێژ ئەو بابەتانە احتلامە بێ مەسەلەن لە ناو مزگەوت ئەمەش لێرەیە زۆر شتمان بۆ حلەکە مەسەرەن لەوانەیە عالمێک بڵێن وڵا خەوتن لە مزگە و دروست نییەوە تا بۆ خۆت دەمێنیتەوە ینی سەحابە پێخەفیانێ نا هاتن بخوایانە خەوتن بە بێ ئەوەش ئەهلی سوفە بۆ خۆیان هەر لە مزگەوت ئەمانەوە یعنی مزگەوت ماڵی مسلمانانە بەڵام ئەبێ ئاگادار بێ یعنی زۆر شت هەیە بەداخەوە ئەمڕۆ گوێی پێ نادرێ بە تایبەتی ئەم مۆبایلە ئەی لە باتی شخصەکە خۆی مەژوولکە بە ئادابی عیبادات و بە عیبادات و بە ئادابی عتیکاف بەرێ بەڕێوە دیراسەی علومی شەرعیەکەی بۆ خۆت بەڵام ئەوەی ئەمڕۆ ئەگوزەرێ بەڕاستی لە مزگەوتەکانە زۆر بەداخەوە دەفەلێدان و گۆرانی وتن و شیرکردن و ئەنواع و شکاڵ شتی خراپ گوێ لە گۆرانی مۆسیقا گرتن و فقەی مۆسیقا هێنانە ناو مزگەوت و هەنوا هۆشکاڵە بیستین یعنی ئەمە ناوی عتیکافیان لە ناوە یەکێکی دی لەو شتانە وەکو باسمان کرد کابرا کە معتەکیف بوو ئەگەر ویستی بچێتەوە بۆ ماڵەوە خۆی بشوا بێتەوە نابێت بچێت لەگەڵ خێزانی جوود بێ و بێتەوە ئەو فتری عتیکافا بێ خۆت ڕابگری لە مەسلەی جیماکردن چ شتێک بۆ تۆ ئەتوانی بیکەی لە کاتی عتیکافە ئەڵێ گەر شتێک زۆر پێویست بوو بۆی بڕۆیتە دەرەوەکو خواردن و خواردنە و قەڵای حاجە ئەو بابەتانە کە لە مزگەوت ناکرێ خۆگەر بیشێنیتە مزگە و شتەکانت بۆ بێنە شتێکی باشە خۆت نەچیتە دەرەوە مناڵێگە نێریا دێ بڕۆ ڕۆڵە مەسەن ئەو خواردەوە ئەو بۆ بێنە ئەو شتت بۆ بێنێ دەتانی یان خۆمەشغولکردن بۆ شتانەی کەەوە مباحن مەسەن شەخسێک یەت میوانی هەیە مەسەن ئەو دەڕۆژە ناچیتە دەرەوە لەوانێ لە خلالی و دەڕۆژە تۆ میوانێکت دێ میوانەکە دێتە مزگەوت لەگەڵی دادەنیشی تۆ ناچیتە دەرەوە بۆ ماڵ ئەو دێ وەلات ئەوژێکی چکێ لە شتانی کە مباحە توانی بیکەی حتا خێزانە دەتوانێت سەردانت کە خێزانی پێغەمەر بۆ علی ساسەماتۆ بەلای و بەڕێ کردووە هەروەکو وتمان خۆشۆردن، دەستنوێژ گرتن، ئێستا لە مزگەوتەکان ئەو بابەتانە هەیە، جاران لە مزگەوتی پێغەمبەر ئەوە نەبوو عەلەیهی سڵاو وسەلام، ئاگادار بە مزگەوتەکەی چوار دیوار بۆ تەواو، نە شوێنی سەر ئاو، نە شوێنی دەستنوێژ، ئەو بابەتانی تیا نەبووە، دەبوو بڕۆشتایەتە ئەو دەشتە دەستنوێژی خۆت بگرتایە و بهاتیتایەتەوە. بەس ئێستا الحمدللە مزگەوتەکان جێگەیان ئامادەیە هەموو ئەو بابەتانی تایە، شوێنی خۆشۆردن هەیە، شوێنی دەستنوێژ هەیە، شوێنی قەزای حاجە هەیە، پێویستت بەوە نییە بچیتە ماڵەوە و بێیتەوە. لێرە تۆ بڵێ خێمەی چی هەڵە مەسەر لە مزگەوتە با تەماشای مزگەوتی پێغەمەرکەین علی سڵاسم لەگەڵ مزگەوتەکەی مزگەوتەکانی ئێستا ئێستا مزگەوت ئێستا خێمی تیا هەڵ نادرێت تەبان بۆ بەرەی بە ئوسلوبێک دروست کراوە فەرش ڕاخراوە جێگە ئیسراحەت هەمووی ئامادەیە ئەو کاتەوە نەبووە هەمووی هیچ فەرژڕا نەخرابوو لە زمانی پێغەمەر سەلاسن چوار دیوار بووە و سەرەکەشی بەتاڵ بووە لە پێشەوە بە پوشی خورما گیرا و لە پشتی شەوهر عیش بۆی کە سێبەریان هەبێ وەکو کەپرێک وا بووە و هەروها ئافرەت دەڵێ توانێ ئەگەر مستەحاڵەش بێ مستەحاڵە و ئافرەتەیەکەوە خوێنی لێ بە بەردەوام بەڵام خوێنی عادە نییە دەڵێ دەتوانێ ئەویش لە مزگەوت بمێنێتەوە بەڵام ئایا ئافرەتێک گەر لە عادەیە بێ ئەتوانێ ئێمە وتمان لە پێشە هەندێک علەما بە شەرتی کردو بە ڕۆژوو بێ ئەگەر لەسەر قولی ئەوان بڕۆین ناتوانێت چونکە ئافرەتی لە عادیا چۆن بە ڕۆژووی بە ڕۆژوونە هەروەها مەسلەیەکی تر دێتە پێشەوە ئەو علەمانی کاڵێن ئافرەت کە لە عادیا بوو نابێت لە مزگەوتا بێ ئەوانەی کاڵێن نابێت لە مزگەوتا بێ لەسەر قولی ئەوان نابێت بەڵام صحیح وایە بڵێ توانێ چکە دایکمان عیشە ڕزای خوای لەبێ کە لەگەڵ پێغەمەر علی سەڵسان چوو بۆ حەج کەوتە عادەوە دەستی کرد بە گریان پێغەمەر فەرمی عليه سەلات وسلام ئەوە شتێکە خوا لەسەر کچانی ئادەم نووسویەتی پێویست ناکە خۆت ناڕەحەت بکەی حاجی هەرچێکی کرد تۆ بیکە ئللا نوێژ و تەواف نەبێ بەس نوێژ و تەوافیان لە عیبادات طبعا لە مەسلەی جوودبوونیشەوە خۆتان نەزان لەگەڵ پیاو نابێت طبعا جوود ببێ بەس لە مەسلەی عیبادات نوێژ و تەوافی لەسەر حرامە نابێ بیکە لە علەما هێڵە نابێت لە مزگەوت بمێنێتەوە بەس لە علەماش هەیە ئەڵێ بێ ئەتوانێ و شتانە هەمووی بکە وە صحیحیش ئەوەیە والله علم بەڵام ئەڵێ گەر ئافرەت لەوێ بوو دەبێ ئاگاداری خۆی بێ لە مزگەوت دەگەر مایەوە دەبێ خۆی داپۆشێ دەبێ جێگەی تایبەتی هەبێ دەبێ خۆی دەرنەخا بۆ پیاوان وەلو ئەمڕۆ ئەو فیتنەیە زۆر گەورەیە طبعاً و ئەوشمان ئێستا لەلا نییە لەبەر چاوان نیە چکە مزگەوت ئەوە مزگەوتە وعتیکافکردن تایە دەبێت لێرەیە بێ لەم چوار دیواری کە ئێستا بینی پێڵن لە زمانی پێغەمەر علی سەڵسان ئافرەتان لە بەشی ئەخیرەوە بوون فەرمێتی باشترین سەفی ئافرەتان ئەوەی لە پشتەوە بێ باشترین سەفی پیاوانیشەوەی کە لە پێشەوە بێ پاشان لە کۆتایی بابەتەکەیا باسی ئادابی ئەعتیکافەکە ئەڵێ پێویستە کەسێک کە ئەعتیکافەکە و لە مزگەوت دەمێنێتەوە خۆی مەشغولکە بە تاعاتی خواوەکو نوێژ وەکو خوێندنەوەی قورآن وەکو زیکری خوا وەکو ئیسیغفار وەکو دوعا و سەڵەوادان لەسەر پێغەمبەر صلی الله سلم وەکو خوێندنەوەی تەفسیری قورآن و دراسەکردنی حەدیث و کەراهەتی خۆی مەشغول کا بە شتێک کە ئیسیفادەی نییە لە قەول و لە فعل هەر قەول و فعلێک بێ ئیسیفادەی تیانە بێ بەم شێوازە ئیعتیکافی خۆت ئەبەی بەڕێوە و بە پێویستمان زانی پێش ئەوەی دە شەوی ئەخیر بێت ئەمە باسکەین بۆ جەنابتان بۆ ئەوەی ئادابەکانی ببن جا لێرە لە مزگەوتەیە تۆ دەتوانی بمێنیتەوە بەڵام ڕجام وایە لەو برایانەمان کە لە ناو ئەم مزگەوتە دەمێننەوە ئەوەی کە دەوێ بمێنێت تۆ ئەتیکافکە ئیتر لە شەوێکەوە بۆت هەیە وەکوتم تا زیاتر کەمترینی شەوێکە توانی شەوێک ئەتیکاف بکەیت توانی دوو شەو سێ شەو دە شەو هەر دەشەوەکە ئەوەی کە لێرا بێ ما مسئولیت هەڵبگرێ بە تایبەتی ئەو کوڕە گەنجەکانمان ئمە بەڕاستی ئەم ڕۆژانی ڕابردوو ناچاری ئەوە کراین کەوا وکو دوێنێ لە بینی نیۆڕۆ لە بینی عسرا دەرگا دابخین جگەرە ئەخوا یەتە ناو مزگەوت ئاوەخواتەوە بەو ڕۆژوی ڕەمەزانە بەس تێ بگەیشتمە بۆ لەخوا ناترسە ینی هەرجگەرەکە دەخۆی بۆ خۆتەوە خراپەکەی بۆ خۆت و بۆ خەڵکی شەبا بڵێ